دەگەینە بەشی دووەم و پاری چوار پێشنیارێک بۆ پێشوازی لێکەران ئازیزان، بۆچی بۆ دۆزینەوەی هاوڕێ دەبێت پێویستان بە خوێندنەوەی ئەم کتێبە هەبێت؟ بۆچی هونەری ڕاکێشانی هاوڕێ کە لە هەموو دونیادا تەجروبە کراوە تاقی نەکەینەوە؟ ئەو کێیە کە لە شەقام تێپەڕ دەکات؟ ئەگەر ئەوە نییە سبەینێ ڕووبەڕووی ببنەوە. ئەو ئاژەڵە ماڵییە کە لەسەر شۆستەکە و بەرامبەر خانوویەک سەری لەسەر پۆزی داناوە و خەوتووە، ناوی چیە؟ مەترسن بەرەو لای بڕۆن لە تەنیشتیدا بوەستن بەهێمنی دەست بهێنە بە پشتیدا چ کاردانەوەیەکی دەبێت؟ هەمیشە هەر بەم جۆرە کاتێک دەست دێنن بە پشتیدا و نیازی ناسکردنیتان هەیە ئەوا کلکی دەلەقێنێت ئەماژەڵە بۆ ئەوەی بۆتان دەربخات کە مانای ناسکردنەکەی ئێوە دەزانێت و لەزەتی لێبردووە بە شەوق دێت و هەڵدەخاتەوە ئێستە ئێوەش بێ گومان بوون کە لە پشت هەستەکانی ئەم ئاژەڵەدا بێجگە لە ڕێز و نرخدانان چیدی مەبەستێکی نییە. نە دەیەوێت ئۆتۆمبیلەکەی ئێوە بکڕێت، نە پێویستی بەو موڵکانە هەیە کە ئێوە هەتانە، تەماعی بە ماڵ و سەروەتی ئێوە نییە، تەنها وەڵامی سۆزی ئێوە دەداتەوە. بەڕاست تا ئێستا بیرتان لەو مەسەلەیە کردۆتەوە کە سەگ لە ڕیزی ئەو زیندەوەرانەدایە کە بۆ ژیان پێویستی بە کارکردن نییە؟ مریشک بە بێ هێلکە کردن بوونەوەرێکی بێ مانایە، مانگا ئەگەر شیر نەدات، گامێش ئەگەر زەوی نەکێڵێت و هەروەها ئەوا بوونەوەرێکی مشەخۆر دەبێت و کەناری ئەگەر ئاوازە جوانەکەی وەک کارێک پیشان نەدات ئەوا هیچ نییە، بەڵام سەگ گیاندارێکە کە بە چاکە کردن لەگەڵ من و ئێوە ژیانی مانایەک دەست دەخات و توانای بەردەوام بوونی نییە لەسەری. تەمەنم پێنج ساڵان بوو کە باوکم توولە سەگێکی بچووکی بە بڕی نیو دۆلار بۆم کڕی، ئەم سەگە مای شادی ڕۆژگاری منداڵیم بوو، هەموو ڕۆژێ ڕێک لە سەعات چوار و سێ خولەکی پاشنیوەڕۆدا چاوە جوانەکانی دەبڕیە شۆستەکەی بەرامبەر ماڵەکەمان و هەر لەوێ چوار مشقی دادەنیشت و چاوەڕێی بیستنی دەنگی قامچی دەکرد لەگەڵ ئەمەی کە دەنگی منی لەسەر ئەو تەپەوەی لای ماڵەکەمان گوێ لێ دەبوو یا خۆمی دەبینی هەروەک تیرێک لە کەوانەوە دەردەچێت ڕای دەکرد و بە هەناسەبڕکێوە خۆی دەگەیاندە من بە شەوق و زەوقێکی تەواوەوە پێشوازی لێ دەکردم. ئەم سەگە کە ناوم نابوو تیپی، زیاتر لە پێنج ساڵ دۆست و هاوڕێ و هاودەمم بوو، تا ئەوەی کە لە شەوێکی ئازاراویدا بە ڕووداوێکی دڵتەزێن کە هەرگیز لە بیری ناکەم، لە دە هەنگاو دوور لە من هەورە برووسکە لێی دا و مرد. مەرگی تیپی کە دە هەنگاو دوور لە من ڕای دەکرد، خەمناکترین یادگاری دەورانی منداڵیم بوو. ئەی تیپی، تۆ کە لە هەموو تەمەنتدا یەک دێڕی دەروونزانیشت نەخوێندبۆوە، پێویستیشت پێی نەبوو چۆن هەستەناخ فێری کردی کە لە کورترین ماوەدا دوو مانگ وەها بەو چاکە کردنانەت سەرنجی خەڵکانی تر ڕاکێشی کە مرۆڤی ئاسایی لە دوو ساڵدا ئەو توانایەی نییە ئێستا با ئەم بابەتە لە ڕوانگەی مرۆڤەوە بەیان بکەم ئێوە دەتوانن بە پیشاندانی خۆشەویستی ڕاستەقینە بۆ تاکەکان لە ماوەی کەمتر لە دوو مانگدا وەها سەرنجی ئەوان ڕاکێشن کە ئەگەر لە ماوەی دوو ساڵدا سەرنجی کەسەکانتان کێش کردبێت ئەوا لە سەدا دەی خۆشەویستی حاڵەتی یەکەمی تیا نییە ئەوەش بڵێین کە بەداخەوە من و ئێوە کەسانێکی زۆر دەناسین کە هەوڵێکی زۆر دەدەن بۆ ڕاکێشانی سەرنجی خەڵکانی تر بەڵام هەمیشە تووشی ئەم هەڵەیە دەبن کە تەنها لەسەر شێوەی سەرنج دەمێنێتەوە لە کاتێکدا کە زۆر بە خێرایی تێدەگەن کە ئەم ڕێگەیە کاریگەر نییە خەڵک نە دەربەستی منە و نە حەزی بە ئێوەیە ئەوان شەو و ڕۆژ تەنها دەربەستی خۆیان دەبن بە واتایەکی تر مرۆڤ بوونەوەرێکی خۆپەسەندە کە لە ڕێگای خۆپەسندی ئەوەوە دەتوانرێت هەموو شتێک دەست بخرێت و سۆز و سەرنجی مسۆگەر بکرێت و تەنانەت ناچار بکرێت کە فیداکاری پیشان بدا. کۆمپانیای تەلەفونی نیۆیۆرک هەستا بە وردبینییەک دەربارەی گفتوگۆکانی خەڵک کە لە ڕێی تەلەفونەوە ئەنجامیان داوە تا بۆی دەربکەوێ لە پەیوەندێت تەلەفونییەکاندا چ وشەیەک زیاتر بەکار دەبرێ. دەتوانن گومان بەرن ئەم وشەیە چی بوو؟ ئەم وشەیە هەمان جێناوی کەسی یەکەمی تاکە واتە من من من من لە پێنج سەد گفتوگۆی تەلەفونیدا وشەی من سێ هەزار و نۆ سەد و نەوەت و نۆ جار سودی لێ بینراوە کاتێک کە سەیری وێنەیەکی دەستەجەمعی کە ئێوەشی تیابن دەکەن بەر لە هەموان بە شوێن وێنەی کێدا دەگەڕێن ئەگەر وا هەست دەکەن کە خەڵک حەزێکی زۆریان لەمەڕ ئێوە لە لا دروست بووە وەڵامی ئەم پرسیارە بدەنەوە ئەگەر ئەمشەو بمرن چەند نەفەر بۆ بەشداری لە مەراسیمی بەخاک سپاردنتان ئامادە دەبن؟ بۆچی کەسانی تر حەزیان بە ئێوە هەبێ، لە کاتێکدا کە ئێوە ئامادە نین دەستپێشخەر بن و خۆشەویستی و حەزیان بۆ دەربڕن؟ پێنووسەکەی خۆتان هەڵگرن و وەڵامی ئەم پرسیارە بنووسن. ئەگەر هەوڵ بدەین تەنها خەڵک بخەینە ژێر کاریگەرییەوە و ناچاریان بکەین کە دەربەستی ئێمە بن، ئەوا هەرگیز هاوڕێیانێکی واقیعی و ڕاستەقینەمان نابێ. هاوڕێی واقیعی بەم جۆرە دەست ناخرێن. ناپلیۆن ئەم شێوازەی بەکار هێنا و لە کۆتا چاوپێکەوتنیدا کە لەگەڵ ژوزفین هەیبوو وتی، ژوزفینی خۆشەویست! من بە هەمان ڕادە کە مرۆڤێکی سەر ئەم زەوییە دەتوانێت خۆشبەخت و بەختەوەر بێت، بەختەوەر بووم، بەڵام لەگەڵ ئەمەشدا لەم ساتەدا تۆ تەنها کەسێکی کە دەتوانم متمانەی پێ بکەم. مێژوونووسان تەنانەت گومانیشیان لەوە هەیە کە ئەو متمانەی بە ژۆزفین کردبێت. ئەلفرد ئدلەر، دەروونناسی بەناوبانگی نەمساوی، لە کتێبەکەی خۆیدا بە ناونیشانی ژیان چ مانایەکی هەبێت نووسیویەتی، کەسێک کە دەربەستی هاوڕەگەزەکانی خۆی نەبێت لە ژیاندا دووچاری گەورەترین کێشە دەبێت و زیاتر لە خەڵکانی تر زەرەر لە خۆی دەدات. لە میانەی وەها کەسانێکدایە کە بێکارە و شکستخواردوو دێنە بەرهەم. مومچینە دەیەها بەرگ کتێبی زانستی دەروونناسی بخوێننەوە و ڕستەیەکی لەمە گرنگترتان بەرچاو نەکەوێ، من حەزم لە دووبارەکردنەوەی بابەتێک نییە، بەڵام وتەکەی ئدلەر ئەوەندە پڕمانا و بایەخە کە دەمەوێت بە گەورەیی لەسەرەوە بینووسمەوە. کەسێک کە دەربەستی هاوڕەگەزەکانی خۆی نەبێ لە ژیاندا دووچاری گەورەترین کێشە دەبێت و زیاتر لە خەڵکانی تر زەرەر لە خۆی دەدات. لە میانەی وەها کەسانێکدایە کە بێکارە و شکستخواردوو دێنە بەرهەم. ئەو کاتەی کە خولی چیرۆکنووسیم لە زانکۆی نیۆیۆرک بەسەر دەبرد، ڕۆژێکیان سەرنووسەری گۆڤاری کالیرز بۆ هاوپۆلەکانم قسەی دەکرد. ئەو وتی کە دەتوانێت ڕۆژانە دەیەها داستان کە لەسەر مێزەکەی کۆ دەبێتەوە هەڵبگرێت و پاش خوێندنەوەی چەند دێڕ لێیان بۆی دەربکەوێت کە نووسەرەکەی خەڵکی خۆش نەوێت. خەڵکیش چیرۆکەکانی ئەویان خۆش ناوێت. ئەم سەرنووسەرە لێهاتووە لە میانەی قسەکانی خۆیدا دەربارەی هونەری داستان نووسین، دوو جار لەمەی کە ئامۆژگاری دەکات، داوای لێبوردنی کرد و وتی، من خەریکم هەمان ئەو قسانەتان بۆ دووبارە دەکەمەوە کە وتاربێژێک دەیڵێ، بەڵام لەبیرتان نەچێ، ئەگەر بتانەوێ لە داستان نووسیندا سەرکەوتنێک بەدەست بهێنن، دەبێ سەرەتا خەڵکانتان خۆش بوێ. ئەگەر ئەم وتەیە دەربارەی داستان نووسین ڕاست بێک، کەواتە بێگومان بن کە لە بواری مامەڵە و ڕووبەڕووبوونەوە لەگەڵ خەڵکدا چەنداها جار ڕاستە. دەمەوێت کۆتا جار کە چوومە برادوی بهێنمەوە یاد و بۆتانی باس بکەم. ئازیزان، پاشنیوەڕۆی ئەو ڕۆژەم لە ژووری گریمی هوارد تۆرستۆندا بەسەر برد. تۆرستۆن یەکێک بوو لە سیحربازان و شەعوە زەبەرجەستەکان، ماوەی چل ساڵ سەرانسەری هەموو دونیا گەڕاوە و خەڵکانی شێت و شەیدای کارە سیحراوێکانی خۆی کردووە. زیاتر لە شەست ملیۆن کەس بۆ تەماشای شەعوەزە کارییەکانی ئەو، پارەی چوونە ژوورەوەیان دابوو، ئەو تا ئەو کاتە توانیبووی نزیکەی دوو ملیۆن دۆلار بخاتە گیرفانیەوە. داوام لە تورستون کرد نهێنیی سەرکەوتنەکەیم پێ بڵێ. بەبێ گومان ئاستی خوێندن هیچ پەیوەندیی بەم سەرکەوتنانەوە نەبوو، چونکە هێشتا منداڵێکی بچووک بوو کە لە ماڵی باوکی ڕایکرد و بووە کرێکارێکی گەڕۆک و لەگەڵ ئەو فارگۆنانەدا کە ئاژەڵەکانی دەگواستەوە ئەم شار و ئەو شار دەگەڕا و لە نێوان کادا دەنووست و بۆ بەدەستهێنانی تیکەیەک سواڵی دەکرد. لە کاتی سەرفکردندا بە فارگۆن هەڵگری ئاژەڵ، لە ڕێی خوێندنەوەی ئەو ئاگادارییانەی تەنیش هێڵی شەمەندەفەرەکەدا فێری خوێندن بوو. ئایا لە کاتی سیحر و شعوەزەدا زانیارییەکی باڵای هەبوو؟ ئەو بە منی وت. سەداها کتێب دەربارەی فێڵ و تەڵەکە نووسراوە و دەیان کەس بە ڕادەی من دەربارەی هونەری شعوەزە، خێرایی بەکارهێنانی دەست، زانیاری هەیە. بەڵام سەرەنجام ئەوەیە کە من دوو شتم هەیە کە خەڵکانی تر لێی بێ بەشن، یەکەم ئەوەی کە من توانای ئاشکرا کردنی کەسایەتی خۆمم هەیە بە هۆی نمایشەکانمەوە. ئەو لە هونەری نمایشدا وەستا بوو، سروشتی مرۆڤی دەناسی، هەر کارێک کە دەیکرد، هەر جوڵەیەک، هەر گوفتارێک و هەر هەڵتەکاندنی برۆیەکی پێشتر ڕادەهێنا و جوڵە و کارەکانی بە وردی ڕێکخراو بوون. ترستۆن پاش ئەوە وتی، وە دووهەم ئەوەی کە بە واقیعی دەربەستی خەڵکم، زۆرێک شەعوەزەکاران سەیری بینەران دەکەن و لە دڵی خۆیاندا دەڵێن، زۆر باشە لێرەدا هەندێک گا و گوێرەکە هەڵڕژاون من هەموویان هەڵدەخەڵەتێنم بەڵام شێوازەکەی من بە تەواوەتی جیاوازی هەبووە هەر کاتێک دەچمە سەر شانۆ بە خۆم دەڵێم سوپاسگوزارم کە ئەم هەموو مرۆڤە بۆ سەیری من هاتوون ئەوان بە هاتنی خۆیان ئەو توانایەیان بە من داوە کە ئابڕوومەندانە ژیان بەرمە سەر منیش هەوڵ دەدەم کە بە باشترین شێواز بە کاری هونەری خۆمەوە سەرگەرمیان بکەم. تورستون لە هەمان حاڵدا کە بیری لە ئەنجامی کاری نمایشی نوێ دەکردەوە وتی، هەرگیز نەدەچوومە سەر تەختی نمایش، مەگەر ئەمەی کە چەند جارێک بەر لەوە بە خۆمم وتبێت، من بینەرانی خۆمم خۆش دەوێت، بەڵێ من بینەرانی خۆمم خۆش دەوێت. بە ڕاست شێوازەکەی ئەو گاڵتەجاڕ بوو؟ هیچ بوو، ئێوە دەتوانن لەمبارەیەوە هەر جۆرێکتان بوێت بیر بکەنەوە، من ئەم بابەتەم وەک دەستووری کاری یەکێک، لە بەناوبانگترین شعوەزەکارانی سەردەم هێنایەوە. خاتوو شومانشاینگ هەروەها هەر ئەم قسەیەی کرد، سەرەڕای ئەو تراژیدییە ڕەنگاوڕەنگەی کە ژیانی ڕەش کردبوو، تەنانەت یەک جاریان ناچار بەرەو خۆکوشتن و هەروەها منداڵەکانیشی کرد. شانیگ هەر لەسەر گۆرانی وتن بەردەوام بوو تا ئەوەی کە بوو یەکێک لە گەورەترین گۆرانیبێژەکانی سەردەمی خۆی و هەروەها دیارترین گۆرانیبێژی شێوەی واکنگ، ئەویش هەروەها جارێکیان دانی بەوەدانا، کە نهێنی سەرکەوتنی لەوەدایە کە ئەو بێ ئەندازە دەربەستی خەڵکە. یەکێک لە نهێنییەکان سەرکەوتن و خۆشەویستی لە بەرچاوی تئۆدۆر ڕۆزفڵت هەروەها هەر لەمەدا بوو، ئەو بە ڕادەیەک کە خۆشەویست بوو تەنانەت کارەکەرەکانی خۆشیان دەویست. بەردەستە ڕەشپێستەکەی ئەو واتە جیمس ئەلف ئاموس بە ڕادەیەک خۆشی دەویست، کە کتێبێکی دەربارەی ئەو لەژێر ناوی تئۆدۆر ڕۆزفڵت قارەمان بۆ کارەکەی نووسی. لە کتێبی ناوبراودا ئاموس ئەم بەسەرهاتەی خوارەوەی کە هۆکاری خۆشویستنی ڕۆزفڵتە دەخاتە ڕوو. نووسیویەتی، ژنەکەم جارێکیان لە سەرۆک ڕۆزفڵتی پرسی کەو چ جۆرە گیانەوەرێکە، ژنەکەم هەرگیز لە تەمەنی خۆیدا کەوی نەدیبوو و ڕۆزفڵت بۆ ئەو گیانداری ناوبراوی وەسف کرد. چەندێک دوای ئەوە تەلەفونی کوخەکەمان لێی دا، ژنەکەی لە کوخێکی بچووک لە ئویستربیدا دەژیا، ژنەکەم تەلەفونەکەی هەڵگرت، خودی ڕۆزفڵ بوو، ئەو تەلەفونی کردبوو تا بەژنەکەم هەوڵ بدات کە لە دەرەوەی پەنجەرەکەماندا کەوێکی لێیە و ئەگەر سەیر بکات دەیبینێت، سەرنجدان بەو شتە بچوکانە لە تایبەتمەندیەکانی ڕۆزفڵ بوو، هەر کاتێک بە بەردەم کوخەکەماندا تێپەڕ ببوایە تەنانەت ئەگەر لە بەرچاویشی نەبوینایە ئەوا ئێمەی بە هاواری، ئوو، ئانی، واو، و جمز بانگ دەکرد. ئەمەش سڵاوێکی دۆستانە بوو. لە کاتی تێپەڕبوونیدا بە بەردەم خانووەکەماندا، چۆن مومکین بوو خزمەتگوزارەکانی وەها پیاوێک خۆیان لە ڕێز و خۆشویستنی ئەو بگرنەوە، چ کەسێک دەتوانێت وەها کەسێکی خۆش نەوێت؟ بەڕێزان. ڕۆژێکیان کە سەرۆک تافت و ژنەکەی لە کۆشکی سپی چووبوونە دەرەوە، ڕۆزفڵت هاتە کۆشکی سپی. حەزێکی بێگەردا کە بەرامبەر بەردەستەکانی هەیبوو بەم جۆرە دەریبڕی کە تێکڕا بەردەستەکانی کۆشکی بە ناوی خۆیانەوە بانگ دەکرد و سەلامی لێ دەکردن و تەنانەت لە کارەکانی ناو چێشتخانەشی دەپرسییەوە. ئارشید بورد دەنووسێت، کاتێک کە ئالیسی کارەکەری بینی پرسیاری لێ کرد کە ئایا هێشتا کاری نانی گەنمە شامی دروست کردنە؟ ئالیس لە وەڵامدا وتی، هەندێک جار بۆ کارەکەرەکان نان دروست دەکا. بەڵام ئەوانەی کە لە نهۆمی سەرەوەن لێی ناخۆن. ڕۆسفڵ وتی، ئەوان بێزەوق و سەلیقەن. هەر کاتێک سەرۆک تافتم بینی، ئەم بابەتەی لەگەڵدا تاووتوێ دەکەم. ئالیس پارچە نانێکی گەنمەشامی لە دەوری یەک داهێنا و دای بەو و ڕۆسفڵ لە کاتێکدا بەرەو نووسینگەکەی کارەکەی دەچوو خەریکی خواردنی بوو. لەگەڵ ئەوەشدا سەلامی دەکرد لە باخەوان و کرێکاران کە بە بەردەمیاندا تێدەپەڕی. بە هەر کەسێک کە دەگەیشت بە هەمان ئاهەنگ قسەی دەکرد کە لە کاتی بەدەستهێنانی پلەی یەکەمدا قسەی دەکرد. هێشتا بەردەستەکانی ئەو دەربارەی ئەم بابەتە پێکەوە گفتوگۆ دەکەن و ئایکهور لە کاتێکدا کە لە چاوەکانیەوە فرمێسکی هەڵدەڕشت وتی، ئەو ڕۆژگارە خۆشی بەخش بوون کە ئێمە بەدرێژایی ساڵان هەمان بوون و هیچ کامێکمان ئامادە نەبووین ئەو ڕۆژانە بە سەد دۆلار بگۆڕینەوە. هەر ئەم دەربەست بوونەی بۆ کێشە و مەسەلەکانی خەڵک بوو کە وای کرد دکتۆر شارل د ئیلیوت ببێتە یەکێک لە ناسراوترین سەرۆکەکانی زانکۆ. وەک هەموو لایەک دەزانن، ئەو سەروکاری خوێندکارەکانی هارڤاردی دەکرد بۆ چوار ساڵ پاش کۆتاییهاتنی شەڕی ناوخۆ و تا پێنج ساڵ بەر لە دەستپێکردنی شەڕی یەکەمی جیهانی، ئێستا نموونەیەک لە شێوازی کاری د. ئیلیوت دەهێنینەوە. ڕۆژێکیان یەکێک لە خوێندکارەکان بە ناوی، لام، ڕا، جیم، کراندون چووە نووسینگەکەی ئیلیوت. تا لە سندوقی قەرزی خوێندکاران بڕی پەنجا دۆلار قەرز وەربگرێ، قەرزەکەی پێ درا. کراندون دەڵێ، من زۆر سوپاسم کرد و دەمویست بچمە دەرێ کە ئەو وتی، تکایە فەرموو دابنیشن. پاشان لە کاتێکدا کە من لە سەرسامیدا ڕۆچووبووم بەردەوام بوو وتی، ئاگاداریان کردوومەتەوە کە ئێوە خواردنی خۆتان لە ژوورەکەتاندا ئامادە دەکەن و دەیخۆن، ئەمە کارێکی خراپ نییە، بە مەرجێک خواردنی ڕێکوپێک بخۆن، کاتێک کە منیش لە کۆلێژ بووم هەر ئەم کارەم دەکرد. ئایا ئێوە تا ئێستا گۆشتی گوێرەکەتان لێ ناوە؟ ئەگەر گۆشتی گوێرەکە تەندروست بێت و بە ئەندازەی پێویست بکوڵێت چاکترین خواردنە، چونکە هیچ شتێکی فڕێ نادرێت، ئەمە ئەو شێوازەیە کە من بۆ لێنانی گۆشتی گوێرەکە بەکارم دەهێنا، پاشان ئەو شێوازەی هەڵبژاردەی خۆی بۆ گۆشتی گوێرەکە و چۆنیەتی لێنانی سەربەخۆی لەناو بوخاردا و پاشان. ورد ورد بڕینی و پاشان خواردنی بە جوانی شی کردەوە. من لە ڕووی ئەزموونەوە بۆم دەرکەوتووە کە مرۆڤ دەتوانێ بە دەربڕینی حەز و خۆشەویستی تەنانەت کاتی بەرجەستە کردنی کەسانی ئەمریکا بۆ خۆی مسۆگەر بکات و هاوکاری ئەوان بۆ خۆی دەستەبەر بکا. نموونەیەک لەو بارەیەوە دەهێنینەوە. تیل کارنگی دەنووسێ، چەندەها ساڵ خولێکمان دەربارەی داستان نووسین لە دامەزراوەی هونەرە جوانەکان و زانستی برۆکلیندا بەڕێوە برد و بانگهێشتی کاتلین نۆریس فانی هرست، ئیدا تاربل، ئالبرت پیسنترهون، رۆبێرت هیوز و نووسەرە ناودارەکانمان کرد. ئەوان هاتنە بڕۆکلین و لەو ئەزموون و زانیارییانەیان سوودمەندیان کردین. هەر بۆیە نامەمان بۆ نووسین، وەسفی بەرهەمەکانیانمان کرد و ئەو خاڵەشمان وت کە زۆرمان پێ خۆشە دەرس و ئامۆژگاریان لێ وەربگرین و لە نهێنی سەرکەوتنەکانیان ئاگادار بین. هەریەک لە نامەکان لەلایەن سەد و پەنجا کەس لە خوێنکارەکانی ئێمە واژۆ کرابوو. ئێمە لە نامەکەی خۆماندا ئاماژەشمان بەو خاڵە دا کە نووسەرە ناوبراوەکان گرفتاریی زۆریان هەیە و بۆ ئەوان ئامادەکردنی وتار بۆ خوێنکارانی ئێمە کارێکی دژوارە. هەر لەوێدا پرسیارنامەیەکمان بۆ نارن و تیایدا کۆمەڵە پرسیارێکمان لێ کردن تا وەڵامەکانمان بۆ بنووسن و شێوازی کاری خۆیان ڕوون بکەنەوە. ئەوان ئەم پرسیارنامەیان بەلاوە خۆش بوو. بۆچی پێیان خۆش نەبێت؟ هەر بۆیە ماڵەکانیان بەجێ هێشت و بەرەو بڕۆکلین سەفەریان کرد تاکو یارمەتیمان بدەن بە بەکارهێنانی ئەم شێوازەی لای سەرەوە. من وام کرد کە لسلیم شاو یاریدەدەری خەزێنەی کابینەی تیۆدۆر ڕۆزفڵت و جۆرج و دیکرشام دادوەری گشتی سەرۆکی کۆماری تافت و ویلیام جینگز بیرین و فرانکلین دلانۆ ڕۆزفڵت و زۆرێکی تر لە پیاوانی ناسراو و بەناوبانگ بێنە لامان و بۆ خوێنکارەکانی ئێمە دەربارەی خولی وتاربێژی من قسە بکەن. ئێمە هەموومان چ قەساب بین و چ نانەوا، چ فەرمانڕەوا، پێمان خۆشە خەڵک ستایشمان بکەن. بۆ نموونە قەیسەر ویلهلمی دووهەم بێننە بەرچاوتان پێ دەچێت پاش تەواوبوونی شەڕی جیهانی یەکەم ئەو زیاتر لە هەمووان بێزار و جێی نەفرین بووبێ. کاتی ڕاکردنی بۆ هۆڵەندا تەنانەت نەتەوەکەی خۆشی لێی بێزار بوون و دژی بوون. نەفرەت و تووڕەیی خەڵک بەرامبەر بەو بە ڕادەیەک بوو کە ملیۆنەها کەس پێیان خۆش بوو پارچە پارچەی بکەن یاخود بە زیندوویی لە ئاگردا بیسووتێنن. لە میانەی وەها جەنگەڵێکی گڕاوی لە ڕق و توڕەیی کوڕێکی بچکۆلانە نامەیەکی سادە و پڕ سۆزی بۆ قەیسەری ئەڵمان نووسی. ئەم کوڕە لە نامەکەی خۆیدا نووسیبووی، بهێڵن خەڵکانی تر چۆن دەیانەوێت دەربارەی ویلهلمی دووهەم بیر بکەنەوە، ئەو لە هەر بارودۆخێکدا هەمیشە ویلهلمی وەک ئیمپراتۆر خۆش دەوێت. ویلهلم بە ڕادەیەک کەوتە ژێر کاریگەری ئەم نامەیەوە کە منداڵەکەی بانگهێشت کرد بۆ هۆڵەندا. منداڵەکە هاوڕێ لەگەڵ دایکیدا چووە هۆڵەندا و قەیسەری ئەڵمان لەگەڵ دایکی منداڵەکەدا هاوسەرگیری کرد. ئەو منداڵە هیچ پێویستی پێ نەبوو کە کتێبێک دەربارەی چۆن دەتوانرێ هاوڕێ دەست بخرێت و لەسەر خەڵک کاریگەری دروست بکەین، بخوێنێتەوە. ئەو لە ڕوانگەی ناخەسروشتەوە دەیزانی کە دەبێت چی بکات. ئەگەر بمانەوێ هاوڕێیانێک بۆ خۆمان بگرین، دەبێت خزمەتی خەڵک بکەین و بۆ ئەوان کۆمەڵەکارێک ئەنجام بدەین کە کات و وزەی پێویستە. دەبێت خزمەتی ئێمە بۆ کەسانی تر بەبێ خۆویستی و بەبێ هیچ مەبەستێک ئەنجام بگرێت. کاتێ کە دوک وینسور شازادە بوو، بەرنامەیەکی بۆ ڕێکخرا کە سەفەر بکات بۆ باشووری ئەمریکا بەر لە دەستپێکردنی سەفەر، دوک چەند مانجێکی بۆ فێربوونی زمانی ئیسپانیۆلی تەرخان کرد تاکوو بتوانێت لە وڵاتەکانی باشووری ئەمریکا بە زمانی دانیشتوانی ئەوێ قسە بکا. لە ئەنجامی ئەم کارەیدا ئەو بووە خۆشەویستی باشوورییەکان. ساڵەهایە کە هەوڵ دەدەم بەرواری لەدایکبوونی هاوڕێکانم بە جۆرێک دەربخەم و لە مێشکمدا بیهێڵمەوە. دەپرسن چۆن ئەم کارە دەکەم؟ ئەگەرچی کەمترین باوەڕم بە بەختگرتنەوە نییە، پرسیاریان لێ دەکەم کە ئایا ئەوان لەو باوەڕەدان کە ڕۆژی لەدایکبوونی کەسەکە لە ڕەوشت و شێوازی ڕەفتاریدا کاریگەری هەبێت؟ کاتێک بەرامبەرەکەم بیروڕاکەی خۆی دەربڕی، ئەوا داوای لێ دەکەم بەرواری ڕۆژ و مانگی لە دایک بوونم پێ بڵێ. ئەگەر ئەو، بۆ نموونە، بڵێت کە لە بیست و چوار ی نۆڤەمبەردا لە دایک بووە، من بیست و چوار ی نۆڤەمبەر چەند جارێک لەبەر خۆمەوە دووبارەی دەکەمەوە و دەیسپێرمە مێشکم، هەر ئەمەی کە کەسەکە پشتی لە من کرد و ڕۆیی، ناو و ڕۆژی لە دایک بوونی لە دەفتەری یاداشتدا کە تایبەتە بەو کارە دەنووسم. لە سەرەتای ساڵەوە بەرواری لە دایک بوونی تێکڕای دۆستان و ئاشنایان لەو ڕۆژمێرەدا دەنووسم تا بە شێوەیەکی خۆ بە خۆ بێنە بەر چاوم. لەگەڵ ئەمەی کە ڕۆژی لەدایکبوونی یەکێکیان دێتە پێش، بۆ ئەو کارتی پیرۆزبایی یاخود بروسکەیەک دەنێرم. ئەو کارتەی من چەندە ئەو کەسە خۆشحاڵ دەکات چونکە لە زۆربەیاندا من تاکە کەسێکم لەم دونیایەدا کە بەرواری لەدایکبوونی ئەو دەزانم. ئەگەر دەتانەوێت خەڵک لەمەڕ خۆتان خۆشەویست و پەیوەست بکەن، ئەوا لەگەڵیاندا بە شەوق و زەوقەوە ڕووبەڕوو ببنەوە. کاتێک دەتانەوێت لەگەڵ کەسێک بە تەلەفۆن قسە بکەن، ئەم شێوەیە بەکار ببەن، بە جۆرێک پێی بڵێن، هەلەو! کە کەسی بەرامبەر هەست بکات ئێوە لە تەلەفۆن کردن لەگەڵ ئەودا زۆر خۆشحاڵ بوون کۆمپانیای تەلەفونی نۆیۆرک خولێکی ڕێک خستووە تاکو شێوازی پێویست فێری تەلەفونچیەکان بکات تەلەفونچیەکانی ئەم کۆمپانیایە ڕستەی چ ژمارەیەکتان دەوێت بە ئاهەنگ دەردەبڕن کە بیسەر وا هەست دەکات بەم جۆرە دەیڵێن بەیانیت باش پێ خۆشحاڵم کە دەتوانم خزمەتێکتان بکەم کەواتە با کاتێک کە وەڵامی تەلەفونی کەسێک دەدەینەوە ئەم ڕاستییەمان لەبەرچاو بێ، ئایا ئەم شێوازە لە پەیوەندێ بازرگانییەکاندا هەروەها کاریگەری هەیە؟ من دەتوانم دەیەها نموونەتان بۆ بهێنمەوە، بەڵام لێرەدا قەناعەت بە دوو نموونە دەکەم کە چارلز د والترز کە یەکێک بوو لە کارمەندانی بانکێکی ناسراوی نیۆیۆرک ڕاسپێردرا کە ڕاپۆرتێکی مەحرەمانە و نهێنی دەربارەی دامەزراوەیەکی دیاریکراو ئامادە بکا. ئەو تەنەها یەک کەسی دەناسی کە دەیتوانی ڕاستییەکانی بۆ دەستەبەر بکا. والترز بەرەو ئەم پیاوە چوو کە بەڕێوەبەری کۆمپانیایەکی گەورەی پیشەسازی بوو، کاتێک کە والترز چووە ژووری بەڕێوەبەر کچێک سەری لە دەرگاکەوە هێنایە پێشی و هەواڵی دایە کە بەڕێوەبەر ئەمڕۆ هیچ پولێکی بۆ ئەو پێ نییە، بەڕێوەبەری ناوبراو ڕوونی کردەوە من خەریکم وەکو کوڕە تەمەن دوانزە ساڵانەکەم پول کۆدەکەمەوە. والنرز ئاگاداری بەڕێوەبەری کردەوە کە چ کارێکیان پێ ڕاسپاردووە و دەستی کرد بە پرسیارکردن، بەڵام بەڕێوەبەری کۆمپانیای ناوبراو وەڵامی ئەملاولای دەدایەوە و، هیچ شتێکی ڕوون نەکردەوە. ئەو نەیدەویست قسە بکات و پێدەچوو هیچ شتێک ناتوانێت ناچاری بکات کە قسە بکات، هەر بۆیە چاوپێکەوتنی ناوبراو زۆر کورت و وشک بوو. لە کاتێکدا کە والترز ئەم داستانەی بۆ هاوپۆلەکانی ئێمە باس دەکرد وتی، ڕاستیەکەی ئەوەیە کە من سەرم سوڕماوە چی بکەم، لەپڕ کەوتمە بیری وتەکەی سکرتێرەکەی، واتە پۆل و کوڕی دوانزە ساڵ بوو. هەروەها ئەوەشم بیرکەوتەوە کە بەشی کاروباری دەرەوەی بانکی لای خۆمان پول کۆدەکاتەوە، پولی ئەو نامانەی کە لە هەر لایەکی جیهانەوە دێنە بانکی ناوبراو. نیوەڕۆی ڕۆژی دوایی چوومە سەردانی بەڕێوەبەری دامەزراوەی ناوبراو و ئاگادارم کردەوە کە ژمارەیەک پولم بۆ کوڕەکەی هێناوە. وادەزانن بە شەوق و گەرموگوڕییەوە پێشوازی لێکردم. بەڵێ، ئەو بە جۆرێک دەستی منی بە گەرم و گوڕی گوشی کە ئەگەر من یەکێک بوومایە لە نوێنەرانی خەڵک و ئەویش کاندیدی کۆنگرە بووایە، بەم گەرم و گوڕیەوە تەوقەی لەگەڵ نەدەکردم. لە حاڵێکدا کە سەرتاپای هاتبووە شەوق و خۆشی و بە خۆشحاڵیەوە سەیری پوولەکانی دەکرد. وتی، جۆرجی من ئەمانەی زۆر خۆش دەوێت، ئەمە سەیر بکە، بەڕاستی کە ئەمە خشڵێکی گرانبەهایە. نیو سەعاتمان سەرفی قسەکردن دەربارەی پولەکان و سەیرکردنی وێنەی کوڕەکەی کرد و ئەویش نیو سەعاتی تری سەرفی پێدانی تێکڕایی ئەو زانیاریانە کرد کە پێویستیم پێیان هەبوو ئەوەش بەبێ ئەمەی کە خۆم لەم بارەیەوە داوای لێ بکەم و هەر جۆرە زانیارێکی لەلا بوو درێغی لێ نەکرد لە وتنیدا پاشان ژێر دەستەکانیشی بانگ کرد و کۆمەڵە پرسیارێکیشی لەوان کرد بێ لەوەش بە تەلەفۆن هەندێک زانیاری لە هاوڕێکانیەوە بەدەست خست. بەم پێیە ئەوی لە زانیاری پێویست و پەیوەست بە ڕاستیەکان، ژمارەکان، ڕاپۆرتەکان و نوسراوەکان بەهرەمەند کرد، لە ئەنجامدا زانیاریەکی فراوانی چنیەوە. ئەمەش نمونەیەکی تر. سیمیم نافل خەڵکی فیلادلفیا چەندەها ساڵ هەوڵیدا خڵوز بفرۆشێ بە ڕێکخراوێک کە پێکهاتبوو لە زنجیرەیەک فرۆشگا، بەڵام ڕێکخراوی ناوبراو هەر بەردەوام سووتەمەنی خۆی لە فرۆشیارێکی دەرەوەی شار دەکڕی و ئەوەش کە دەیکڕی بە گەڵابە بە بەردەم نووسینگەکەی نافلدا دەیگواستەوە. شەوێکیان نافل لە میانەی ئەو وتەیەدا کە بۆ قوتابییەکانی من پێشکەشی کرد، بە تووڕەییەوە هێرشی کردە سەر فرۆشگا زنجیرەییەکان و ئەم جۆرە فرۆشگایانەی بە مایەی نەنگی وڵات زانی و بەم جۆرە شێوازەی دووبارە هەر لە سەرسوڕماندا بوو، کە بۆچی ناتوانێت خەڵوزەکەی بفرۆشێ پێشنیازم بۆ کرد تاکو تەکنیکێکی تر بەکار ببا بە کورتی بەم جۆرە بوو باسێک کەوتە ناو خوێندکارەکانمەوە دەربارەی ئەم بابەتەی کە ئایا فرۆشکە زنجیرەییەکان زیاتر زەرەر دەگەیەنن بە وڵات یاخود سوود بە پێی پێشنیاری من نافل کەوتە ئەو دەستەیەوە کە دژی بیر و باوەڕ بوون و بەرگری لە فرۆشگا زنجیرەییەکان دەکرد و پاشان ڕاستەوخۆ چووە لای بەڕێوەبەری ڕێکخراوی فرۆشگا زنجیرەییەکان و وتی من نەهاتوومەتە ئێرە خەڵوزتان پێ بفرۆشم بەڵکو هاتووم داوای چاکە و پیاوەتییەکتان لێ بکەم. پاشان ئەو دەربارەی ئەو مشتومڕەی کە لە پۆلدا ڕووی دا قسەی دەکرد و وتی، من هاتووم داوای یارمەتیتان لێ بکەم چوونکە بێجگە ئێوە کەسی تر شک نابەم کە بتوانێت ڕاستی و زانیاری دروستم بداتێ. من دەمەوێ لەم مشتومڕەدا براوە بم و زۆر مەمنوون دەبم ئەگەر لەم بارەیەوە کەمێک کۆمەکم بکەن. پاشماوەی داستانەکە بەو جۆرەی کە خودی نافل گێڕایەوە بەم جۆرەیە، من داوام لەم پیاوە کردبوو کە مۆڵەت بدات تەنها بۆ یەک خولەک قسەی لەگەڵدا بکەم بەم مەرجە بوو کە ئەو ڕازی بوو من ببینێ پاشئەوەی کە بارودۆخی خۆمم بۆ ڕوون کردەوە ئەو ئاماژەی کرد لەسەر کورسیەکە دابنیشم و بۆ ماوەی یەک سەعات و چل و حەوت خولەک قسەی لەگەڵدا کردم پاشان بەڕێوبەرێکی تری بانگ کرد کە کتێبێکی دەربارەی فرۆشگا زنجیرەییەکان نووسیبوو، هەروەها نامەیەکی نووسی بۆ ئەنجوومەنی نەتەوەیی فرۆشگا زنجیرەییەکان تا ئەو دەستنووسی باسەی کە دەربارەی ئەو بابەتە نووسرابوو بخەنە بەردەمم، ئەو هەستی دەکرد فرۆشگا زنجیرەییەکان خزمەتێکی واقیعی دەکەن بە مرۆڤ و شانازیی بەوەوە دەکرد کە خزمەتی هەزارەها مرۆڤ دەکات، کاتێک کە قسەی دەکرد چاوەکانی لەتاو خۆشحاڵی دەدرەوشانەوە، من دەبێت دان بەوەدا بنێم کە چاوم هەندێک شتی بینی کە تەنانەت بە خەویش نەمدەبینی، ئەو شێوازی بیرکردنەوەی منی بە تەواوەتی گۆڕی. کاتێک کە خواحافیزیم کرد، ئەو تا بەر دەرگاکە هات لەگەڵم و دەستی خستە سەر شانم و ئارەزووی دەکرد لە مشت و مڕەکەدا سەرکەوتوو بم و داوای کرد دووبارەش بچمەوە لای و لەو ئەنجامەی خۆم ئاگاداری بکەمەوە. کۆتا قسەی ئەو کە کردی ئەمە بوو، تکایە لە کۆتایی بەهاردا سەردانم بکەن. چونکە دەمەوێت پێشنیارێک بدەم بۆ کڕینی خەڵوزی لای ئێوە. بۆ من ئەو پێشنیارە وەک موعجیزەیەک وەها بوو. ئەو تەنانەت بەبێ ئەوەی کە من داوای لێ بکەم، ئامادەیی خۆی بۆ کڕینی خەڵوز دەربڕی. من لە بەرامبەر دەربڕینی دوو سەعات، حەزم بۆ رێکخراوەکەی ئەو، وەها پێشکەوتنێکم بەدەست هێنا کە لە ماوەی دە ساڵ هەوڵ و کۆششمدا بۆ سەرنجڕاکێشانی ئەو بەدەستم نەهێنابوو. بەڕێز نافل ئێوە ڕاستێکی تازەتان نەدۆزیوەتەوە سەد ساڵ پێش لە دایک بوونی عیسا سەلامی خوای لێ بێ شاعیری کۆنی ڕۆما ژۆلیۆس سریوس وتی ئێمە کا تێک پەیوەست دەبین بە خەڵکەوە کە خەڵک پەیوەست بووبن بە ئێمەوە کەواتە ئەگەر دەتانەوێت خەڵک ئێوەی خۆش بوێ بنەمای یەکەمی ئەوەیە کە بەڕاستی خەڵکتان خۆش بوێت و دەربەستیان بن.